هەڵسوکەوتی خراپ و لاریان کە خوای پەروەردگار لێی عاجزە و پێی ناخۆشە بەڕێزان سەرەتا لە مانگی مەولوواین و شەش ڕۆژیش لە مانگی مەولوو ڕۆشتووە لەبەرەوەی زنجیرە باسەکەم تەواو نەبووە ئەگینا حەزم ئەکرد بچمە خزمەت پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بەڵام ئەمڕۆ ئەم شعرەی بێخود ئەکەمە دیاری بۆ ڕۆحی ڕسول الله و بۆ ئێوەی بەڕێزیش لە سەرەتای وتارەکەوە خصوص خەلیفەی یەکەم ڕەئیسی فیرقەی ئیهتیدا کە ئەو بوو کردی ڕۆحی خۆی لە ڕێی سەداقەتا فیدا کەسێ کە پێی موبارەکی بخاتە ژاری ئەژدیها لەبەر ڕەسولی موحتەرەم نەوەک گەزەندەی پێ بگا یەقین بزانە ئیشی وا لە ئیشی یاری غارەکا. خوا کە بوی عینایەتی بەیانی وەسفی ئەو ئەکا لە هەل ئەتا بە ئایەتی بەڵێ غەزەنفەرێکی وا کە وا درا هیدایەتی لە ڕۆژی فەتحی خەیبەرا بە زۆری شان و ڕایەتی بە دەست و تێغی هەڵمەتی لە شێری کردگارەکا مەپرسە جاه و حیشمەتی دوو بێچوە شێری حەیدەری کە خادیمێکی بێشەیان چ سوننیە و چ جەعفەری شەقێن ئەکا بە سەد سەری قوباد و تاجی قەیسەری هەتا نەچیتە کەربەلا گران ئەزانی ئەی پەری کە کۆمەڵی مەلەک لەوێ لە قافڵەی زووارەکە کورد شاعیری وای تێ هەڵکەوتووە کە پێش پێشێن لەگەڵ حەسان و زوهەیر و لەگەڵ بوسەیری و لەگەڵ گەورە پیاوانی عەرب دەکات لە خۆشەویستی بۆ ڕسول الله صلی الله عليه وسلم بەڕێزان خوا بمانپارێزێ. هەروەکو چۆن لە دوو جمعە باسم کرد، هەندێ سیفات و هەڵسوکەوت و قسە و گوفتار هەیە کە کردت مەحەببەتی خوا بۆ خۆت مسۆگەر دەکەی. ئێستا با بزانین کێن ئەوانەی کە خوا خۆشی ناوێن پەنا ئەگرن بە خوا. یەکەم، المعتدون. سێ جار کەلیمەی المعتدون لە قورئانا هاتووە. ئەوکەس لەگەڵ ئەو کەسانەی کەوا شەرتان لەگەڵاکەن لەسەر دینی خوا بەڵام وەلا تەعتەدوو ئاگاتان لێبێت تەعدا و زیادە ڕەوی نەکەن سنوور نەبەزێنن لە کاتی جەنگا لە ئەسنای جەنگ و ساحەی جەنگا سنووری خوا نەبەزێنن، ئەوەی خوا پێی ناخۆشە نەیڵێن، ئەوەی خوا پێی ناخۆشە نەیکەن، ئەمە ئەدەبی ئیمانداری ڕاستەقینەیە، ئەمە خەریتە و نەخشە ڕێگای ئیمانداری تێگەیشتووە لە قورئان و لە دینی خوا. ئەو ڕۆژەش ئەچێ بۆ ساحەی جەنگ بەرامبەر ئەو کەسانەی کەوا ڕێ لە دینی خوا ئەگرن شەڕ لەگەڵ خواو پێغەمبەری خواو قورئانی خوا ئەکەن لەگەڵیانا ئەجەنگێ دوای ئەوەی بانیان ئەکا ئیمان بێنن دوای ئەوەی هیدایەتیان ئەخاتە بەردەم کە هەر قبوڵی ناکەن و شەڕمان پێ ئەفرۆشن جەنگیان لەگەڵا ئەکا لەویایشا خوای گەورە ئیجازە نادا ئیماندار تەعەدا بکا هندی کچی عوتبە کە ژنی ئەبوو سوفیان بوو لە جەنگی بەدرا باوکی و برای و مامی کوژران شوێنی خوار ئەبێ ئەو حەقە بکەمەوە لە محەممەد و لەوانەی شوێنی کەوتون لە جەنگی ئەحودا دوای سەرپێچی کردنی تیرەندازەکان کە هات نەخوارەوە سوپای ئیسلام شکا دوای سەرکەوتن شکان زۆریان هێنا بە پێغەمبەری خوا و حەفتا سەحابە شەهید بوو یەکێکیان حەمزەی مامی پێغەمبەر بوو صلی الله عليه وسلم خوا لە هەمووی ئەوانیش ڕازی بێ کاتێ حەمزە شەهید کرا ناردی سنگی حەمزەیان لەت کرد سیوجەرەکەی دەرهێنا ویستی بیخوا بەڵام بۆی خود نەدرا ئەوە تەعدایە کوشتن کوشتنە بەڵام گوێبڕین و لووتبڕین و سکدڕین و جەرگ دەرهێنان و ئەوانە ئەوە تەعدایە خی گەورە قبوڵی نییە لە کەسی قبول ناکە چ لە پێناوی خوا شەڕ بکەی قبوڵی ناکا چ لە پێناوی نیشتمان و گەلا شەڕ بکەی قبوڵی ناکا چ لە حەد لە پێناوی عەشیرە تا بیکەی بە هیچ جۆرێ خوا قبوڵی ناکا خوا ئەگەر بۆ خۆی قبوڵی نەکرد لە پێناوی چی ترا قبوڵی ناکا بەڵام ئێوە بینیتان لەمەی پێی ئەڵێن هەرێمی کوردستان لە شەڕی ناوخوا حیزبەکانی کوردستان چیان کرد ئینسانیان بە ئاگر سووتاند بە ئاگر ئینسانیان سووتاند ئەوەی بەرامبەرەکەیان بە پلایس بە چەقۆ گۆشتیان بڕی لە ئینسانی بێتاوان بە بلۆک سەری ئەسیرەکانیان بڵاپان کردەوە ئێوە ئیمانداران شتێک کە خوا حەڵاڵی کردووە حەرامی مەکەن حەرامی مەکەن و سنوور مەبەزێن و تەعدا مەکەن خوای گەورە ئەو کەسانەی خۆش ناوێت تەعدا ئەکەن زەلامی وایە کوڕی مردووە کوڕەکەی حەزی لە هەنار بووە هەناری لە خۆی حەرام کردووە ژنی وا هەیە برای مردووە براکەی حەزی لە گۆشتی ماسی بووە گۆشتی ماسی لە خۆی حرام کردووە پیاوی وا هەیە فلانەشتی لە خۆی حرام کردووە تەلاقی خواردوە تا ماوە ئەو حەڵی خۆیان ناخوا ئەوە هەمووی تەعدایە چۆن عەرەق خواردن گوناحە بێ ئەمری خوا کردن لەوەی خوا حەڵالی کردو ئەوە گوناحە چۆن حەرام بخۆی هەر خراپە حەڵاڵیش نەخۆی هەر ئاوا خراپە لەبەرەوە بێ وریابین ادعوا ربكم تضرعا وخفيا انه لا يحب المعتدين هاوار بکەن لە خوا بلاڵێنەوە لە خوا بە بێدەنگی بەڵام تەعدا مەکەن انه لا یحب المعتدین یانی سەرنج بدەن بەڕێزانم لە کاتی دوعاکردنا لەوانەیە تەعداکردن هەبێ زەلامی وە یا الله یا الله کورە بابەکیان خوا کەڕ نییە کوێریش نییە کێ بانگەکەی ئەتەوێت دراوسەکان و گوێیان لێبێ هەرگیز محاوە لەمەکە ئەوەی لە پاڵتای گوێی لە دوعاکەو بێ هەرگیز محاولە مەکە ئەوەی لە پاڵتایە گوێی لە دوعاکە ببێ دوعا بۆ خۆت بکە لە دڵی خۆتا بیکە بەس لێوت بجوڵێنەرەوە با هەڵ گوێی لێ نەبێ زۆر دەست بەرز مەکەرەوە مەڵێ پێغەمەری خوا وای کردو یەکجار لە نوێژە بارانە تۆ نوێژە بارانێنێ تۆ لە مزگەوتای ئەم لاولات گیراوە لەوانەیە دەست بچێ بە چاوی یەکێکە ئەبێ ئاگاو لێ بێ ئەبێ بزانی پێغەمەری خواوانێ دەستی بەرز کردووەتەوە سپیایی بن ماڵی دەست دەرکە ئیسا من تر سپیایی بن باڵم دەرەکەوێ ئاوایی ئەوە دەرەکەوێت تر پێویست ناکات لەوە زیاتر عەزیەتی خۆ بی پێویست ناکە هاوار بکەی پێویست ناکە لەعنەت بکەی جنێو بدەی چی بکەی چی بکەی با لە پێناوی خوای شابێ قینتە لە یەکێ نابێت جنێوی بیتێ ناوێت لەعنەتی لێ بکەی ناکرێ ئەکرێ بڵێ لەعنەتی خوا لە ظالم لە کافر لە کاذب بەڵام ناکرێ بڵێ فلانە کەس ئاگات لێ بێ وریابە ئەوە تەعەدایە دوعاکردن بە کزۆڵی بە لاڵانەوە بە بێدەنگی خوا ئەوەی پێ خۆشە وات نەکرد تەعەدات کردووە سێهەم چین کە خوا خۆشی ناوێن دە توێژن ئەوانەی خوا خۆشی ناوێن لە قورآانە ناویان هاتووە دە تاقمن یەکەمینیان بریتی بوو لە کێ سێ جار لە قورئانا هاتووە لە سورەتی ئالی عمرانا ئەفەرمێ و ئەما الذین آمنوا وعملوا الصالحات فیوفیهم اجورهم والله لا يحب الظالمین ئەوانەی ئیماندارن ئەوانەی عملی ساڵح دەکەن خوا بەکردەوەکانیان پاداشتی چاکیان دەداتەوە بەڵام خوا زاڵمانی خۆش ناوێ ئەو ڕۆژگارە دەسی دەسی پێکەم ڕۆژێ بەدەسی ئەوانەی ڕۆژێ بەدەسی ئەوەیە بۆی خی گەورە بزانێ ئەوانەی کە ئیمانیان هێناوە ڕاستەکەن وەخوای گەورە شەهیدتان پیاوەەر بگرێ و دیاری بکە وریابن خوا زاڵمانی خۆش ناوێ لە سوورەی شورا فەرمێ وەجەزا و سەیئەتین سەیئەت و مثلها تۆڵەی خراپەیەک خراپەیەکە وەکو خۆی فمن عفا واصلح ئەگەر کەسێ حەقێکی بوو یەکێک خراپەیەکی کردبوو بەرامبەری بەردێکی لێدابوو قسەیەکی پێوتبوو بەڵام ئەگەر خوا فەرمێ ئەگەر کەسێ خۆی نەگرد وتی ئیلا بیلاقی خۆمەکەمەوە خوا فەرمێ ئەوە ئەتوانی بەقەدەر خۆی ئەی ئەگەر کەسێ عفوی کرد بەرامبەرە تاوانبارەکەی عفو کرد و ئەسلحە لە جێ ئەوەی تێکی بایشتەکە بگەنێنێ چاکی کرد بە عەفو و لێبوردن ئەو بەینەی خۆش کرد فاجره علی اللە ئەوە پاداشتی لای خوایە خەسرەو گیان بڕۆ بۆ ئەو مناڵانە ئەوە ئەجری لە لای خوایە خوای گەورە جەزای ئینسان چۆن باتۆ إنه لا يحب الظالمين لێرەشا فەرمێ خوا ستەمکارانی خۆش ناوێ شەڕێک ئەبێ لەسەر هیچ هیچ دوو مناڵ دەمیان تێگیرێ دوو ژن دەمیان تێگیرێ لەسەر کەلگەیە ئاو لەسەر بستێ زەوی یەکێ پەلامارەدا یەکێ کوژێ دوایی کوڵەبۆرێکمان لێ تایی نەبێ ئەڵێ وەڵی ساڕم حوتیان لێ کوژم ئەڕا باوکێک و کوڕێ کوژێ دوو برا کوژێ ژنێک و مردێ کوژێ مناڵێک و یەکێکی ترە کوژێ ئەمە بۆچی وات کرد خوای گەورە فەرمی وەلا ئەوە ئەوە زوڵمە ئەوە ستەمە نابێت نابێت کەس لە باتی کەسا زوڵم بکە زوڵم بریتە لە چی دانانی شت لە غەیری شوێنی خۆیە تێپەڕاندنی حەق تعداکردن لە خەڵکی لە ماڵیان و لە ناموسیانە ئەوە زوڵمی پێوترێ زوڵم چەند جۆرێکی هەیە زوڵمێ هەیە بەرامبەر بەخوا ئەکرێ ئەوەی حەقی خوایە تۆ بیبەزێنی وەکو شەریک بۆ خوا قەراردان ان الشرک لظلم عظیم زوڵمێک هەیە تۆ لە خۆتی ئەەکەی مقەسری لە عیبادەت و تاعەتتا لە ژیان و گوزەرانتا بەشی خۆت خەمی خۆت ناخۆی ئەوە زوڵمی عبدە بۆ خۆی زوڵمی سێم ئەوەیە زوڵم کەی لە خەڵکی تر لە ماڵات و حیواناتی تر یەکێک لە سەحابە خوای لێ ڕازی بێ ئەنەس ئەفەرمێ زڵم سێ جۆرە زڵمێ هەیە خوا هەرگیز لێی خۆش نابێ ئەوش بریتە لەوەی شەریک بۆ خوا قەرار بی هەرگیز خوا عفود ناکا لەسەری ئەبێت تۆ بە بکەی و بگەڕیتەوە پەشیمان بیتەوە زڵمێ هەیە خوای گەورە خۆشە بێ لی ئەوش ئەوەیە کابرا زڵمی لە خۆی کردووە هەقی خۆی پێشێل کردووە تۆبە ئەکا و پەشیمانە بێتەوە خوا لێی خۆشە بێ زوڵمێکی تر هەیە لا یەترکوه خوا دەستی لێڵ ناگرێ ئەویش ئەوەیە تۆ زوڵم بکەی لە یەکێ یەکێ زوڵم کا لە یەکێ تر ئەوە هەتا نەیگێڕیتەوە بۆی و عەفوت نەکا خوای گەورە لێت خۆش نابێ و دەستی لێڵ ناگرێ کەواتە بێ ئاگامان لێ بێ ئەبێ ئاگامان لێ بێ ئینەو لا یحب الظالمین نوێژگەر بەڵێ نوێژگەر ڕۆژوگر بەڵێ ڕۆژوگر خێرکەر بەڵێ خێرکەر تەسبیحاتەکە ئەیکا بەڵام لەگەڵ ئەوە ئەمانەیش ئەکا. لێرەوە وێرانی ئەکا. لێرەوە کاولی ئەکا. سێیەم تاقم بریتییە لە ئەلموختال ئەلفەخور. ئەمیش سێجار لە قورئانا هاتووە. بە نەسەبی خۆیەوە، بە ماڵیەوە، بە جاه و کورسییەوە، ئەوە خوا خۆشی ناوێت لەو کەسانە، ئەگەر کوڕی پێغەمبەر نوح و محمد و ئادەم و حەوا بێ، ئەگەر ئیسلامی بێ، ئەگەر هەر کەسێ بێ، خوا ئەو کەسانەی خۆش نابێ، موختال و فەخورن، کە شخە ئەکەن و خۆ با ئەدەن و فشە ئەکەن و خۆ هەڵئەکێشن، خوا خۆشی ناوێن، کەواتە ئەبێ ئاگامان لە خۆمان بێ. ابن عثيمين خوالي رازي بفرمي هو المختال المتكبر في أيهته والفخور المتكبر في أقواله للرشتنا مختالة خيلاعك خوي بعدا بە چاوی سوک سەیری خەڵکەکە لە قسەیشا خۆی هەڵەکێشێ ئازاری ڕۆحی خەڵک ئەدا گاڵتە بە خەڵکی و بە ئەنسابی خەڵکی و بە ژانی خەڵکیەکە خواپە نامان بە وریابن ئەوەش ئاگاتان لێبێ جلوبەرگی جوان ئەم حەدیسە نایگرێتەوە ئەم ئایەتە خواردنی جوان هەیئەتی جوان نایگرێتەوە خۆت ئەزانی لە کوێ فیزەکەی و لە کوێ نایکەی یەکسەر گڵۆپێکی سوور داگیرسێ ئەزانی لە کوێ ئەوەی لە پاڵتایە بە کەمی ئەزانی یا بە کەمی نازانی ئەزانی خۆت لە خەڵکی بە باشتر ئەزانی یا خۆت لە خەڵکی بە باشتر نازانی بەڵکو خەڵک بە باشە زانی و دوعایشەکەی خوای گەورە تۆیش باشکە ڕێک خۆمان ئەزانین ئیتر پێی ناوێ پسکە پسک و مینجە مینجی ناوێ هەموو کەسێ باش ئەمە ئەزانێ هەتا ئێوە راوە ملو ئاوا لێ بکەن بەمە نییە کە حەق هاتە پێشەوە حەق حەق حەقیقەت کە هاتە پێشەوە ئالەوێ دەرەکەوێ ملی لار ڕاستەکە یا درۆکە لەو ڕۆژانە ڕۆشتم بۆ شوێنێ بۆ دیێنی دووسێ برای خۆشەویست هەن زۆر خۆشەویستیمان هەیە زۆر سەعبەتیانەکرد لە ناو خۆیانە یعنی ئەوەنە سەعبەتیانەکرد لەگەڵ یەکتریا هەفتا ساڵ و هەشتا ساڵ و شە ساڵ و پ ساڵ و تەمەنی عنی ئاوا زۆرە ئیتر وتم کاک فلانە کەس ئەوە بۆچی ئاواکەی وتی وەڵی مامەسا ئێمە ئەم چواربرا لە ناو خۆمانە سوعبەتەکەین بە یەکتریوە ناوێرین لەگەڵ خەڵکا سوعبەت بکەین وتم ئێ برایەکی هەرسا چوو دەستنێژی گرت و هاتۆ وتی مامەساوتم بەڵێ وتی بە فلانە کەسی برام بڵێت نوێژی زحان نەکاوتم ئەیوتی بڵێ بەشی خوشکەکانی بە یان چەند چەند مهمە چەند مهمە خۆ ئەمە دوای قسەشم لەگەڵەوە کرد ئەوشتی مامەسە تۆش بۆ بڵێ ئاوا بکوتم دەی هەردووکتان کەم و کورتەکانتان تەواوکەن بۆی لە ڕۆژی قامەتا گیر نەخۆن مەبەستم چییە ئەمە ئینسان ئەبێ ئاگای لێبێ مل بەلاخستن و ڕیشێکی جوان قەڵەمی یا درێژێشتنەوە و یا مەسەەن ئەوەکردن و ئەوەکردن و چوون بۆ ئەمرە ئەمانە خراپ نین بەڵام مارەیی و حەقی ژن، میرات، هی دایک، هی خوشک، هی پوور، هی برازا، هی خوشکەزا، ئەمە لێرە دەرەکەوێ تۆ چ مەعدەنێکی، تۆ چیت؟ کاتێ خوا ئیشی پێتە، لە مەوقعێکا خوا ئیشی پێتە، ئا لەوێ لەسەر خوا بێرە جواب لە مزگەوت سنگ دەرمەپەڕێنە لە مەولوناما سنگ دەرمەپەڕێنە لەو شوێنە خوا ئیشی بە تۆ بوو قسە و نەکرد تازە فلسێ نایەنێ خاڵی چوارەم ئەلمفسیدون ئەلمفسیدون تێکدەرەکان شێوێنەرەکان ئەوانەی مفسیدن خوا خۆشی ناوێن لە قورئانا دوو جار هاتووە، کلما اوقدو نارا للحرب اطفاها اللە ویسعون فی الارض فسادا واللە لا یحب المفسدین خوا فەرمی هەر کاتێ ئاگرێ هەڵگیرسێنن بۆ جەنگ خوا ئاگرەکەیان نەکوژێنێتەوە هەوڵەدەن لەسەر زەویا فەساد بڵاوە بکەن فەساد پەرە پێ بدەن، فەساد یەعنی تێکدانی ژیان، گوزەران، فەساد یەعنی بەدڕەوشتی، فەساد یەعنی خراپ حوکم کردن، فەساد یەعنی خراپ بەکارهێنانی ماڵ، سامان، ئەوە هەمووی فەسادە، هەر وا نەزانی زینا فەسادە، هەمووی فەسادە ئەوانە. گەندەڵی، خوا گەندەڵکارانی خۆش ناوێ، انه لا یحب المفسدین. خۆشی ناوێن لەوانەیە بڵێن دەی با خۆشی نەگەرەک بین ئاخر ڕۆژێت ئەبێ جەزای ئەم قسە بدەی پاداشتەکەی تۆڵەکەی بدەی ئیستا لەوانەیە کە لەو گەرم بێ دەوری قەرەباڵغ بێ دەبابە و تەیارە لەوانەیە لە دەور بێ پارەی خەوتو لە دنیا هەبێ لە بانقەکانی سویسرا ئیشو نەبێ بەخوا نەعوزبیلا بەڵام ڕۆژێ دێت ڕۆژێ دێ یەفتە دی ئەڵێ دایکم و باوکم و ژنەکەم و براکەم و خوشکەکەم و کچەکەم و مناڵەکانم و هەرچیم هەیە ئەیدەم لە پێناوێ لەو ئاگرە ڕزگارم بێ کەلا ئینەها لەڵا خوا فەرمێشتیوان نییە لە دنیا زۆر کەمم لێ داوا کردی گاڵتەتە کرد جارێکی تریش وتم مامۆسایەکی بەڕێز لە پیاوێکی پرسی کاک فلانە کەس لەگەڵ خوا بینی چۆنە وتی وەڵام من ئیشم بەو نییە مەگەر ئەوشی بە من بێ زۆر داما و مرد ئەو پیاوە زۆر داما و مرد هەر زۆر زۆر داما و مرد ئەرێ وەڵا قیامەتی پێ بکڕن بەڵام دنیاشتان لەبیر نەچێ بەڵام دنیاشتان لەبیر نەچێ ئێ وەحسین خوا چاکەی کردووە لەگەڵ ئێوە ئێوەش چاکە بکەن لەگەڵ خەڵکە ولا تبغي الفساد في الارض لەسەر زەویا خراپە بڵاو پێ مەکەن کورە وەزعی خەڵک زۆر شڕە کورە مەسوولەکانی هەرێمی کوردستان کورە کار بەدەستەکان کورە برا گەورەکان کورە مەسوولەکان کورە میلەتە تیا چوو کورە ماڵی وێران بوو کورە ڕەنجی بێوەر بوو کورە حەیای چوو کورە محتاجی نامەرد بوو کورە لە ئاوا خنکا کورە دەربەدەر بوو بیکەن بە خاتری خوا بیکەن بە خاتری خوا بیکەن بە خاتری خوا بەزەیتان بە حاڵێ میلەتا بێتۆ ئەو هەموو فەسادە واز لێ بێنن ئەو هەموو پارەیە کەڵەکەیەکەن وازی لێ بێنن جمعی پێشوو گێڕامەوەتم کابرا حەو ملیار دیناری دۆلاری لێ بەجێما وتی پارە فریام نەکەوت. ئەینەکەی ئێوە چییە؟ تایبەتە؟ فریاتانەکەوێ؟ بیکەن بە خاتری خوا. ئەوانەتان کەوا 20 ملیار دۆلارتان هەیە زۆر ناڕۆم پێنج ملیاری بێنن بیخەنە خەزێنەی ئەم هەرێمی کوردستانە ئەوەی پانزەتان هەیە چواری بێنن ئەوەی دەتان هەیە سیانی بێنن ئەوەی حەوتان هەیە دوانی بێنن بزانن ئێمە محتاجی کازمی و بەغا و فڵان و فیسارە بین بزانن ڕزگارمان نابێ بزانە خۆشەویستە بن لە ناو خەڵکایان نابن کورە گەورەکانی کورد کورە پەرلەمان و وەزیر و مدیر عامەکان کورە من بەیەواڵێم ماڵێکی فەقیر هیچیان نیە لەم سەر عەرزی خوا کوڕەکەیان گورچیلەی ئەوەسێ یەک خانویان هەیە خانوەکە ئەفرۆشن ئەیدەن بە شەش دەفتەر کوڕەکە ئەبەن لە هیندستان عەمەلیاتی پێ ئەکەن دوای ئەچنە کرێچی ئەی ئێوە چەند خانوتان هەیە چەند سەیارەتان هەیە چەند ڤێلاتان هەیە چەند کۆشکتان هەیە دەی لە خوا بترسن دوان لەوانە بفرۆشن بۆ ئەم ڕۆژە تەنگە ولا تبغی الفساد فی الارض قارون خوا بردی بە ناخی زەویا خۆی و کلیلەکانی و حەرەسەکانی و تاجەکەی و پارەکەی و حەیوانەکانی و ئەسپەکانی هەمووی برد بە ناخی زەویا پێیان بڵێ با فەرمانبەرداری خوا و پێغەمبەر بکەن، ئەگەر لە گوێیان نەکردی و پشتیان هەڵکرد، پێیان بڵێ، ان اللە لا یحب الکافرین، خوا کافری خۆش ناوێ، خۆشی ناوێ، سزای ئەدا. خاڵی ئایەتی دووهەم لە سورەی ڕۆمە، لیجزیە، لیجزی الذین آمنوا و عملوا الصالحات من فضله انه لا یحب الکافرین خوا لە فەزڵی خۆی جەزای ئیمانداران ئەداتەوە خوا کافرانی خۆش ناوێ خۆتان لە کوفر بپارێزن خۆتان لە فەساد بپارێزن خۆتان لە زوڵم بپارێزن خۆتان لە تەعەدا بپارێزن خۆتان بپارێزن لەو سیفەتە پیسانەی کە خوای گەورە و پەروەردگار بەیانی کردووە و منیش تۆزێکم بۆ ئێوە بەیان کرد بۆ ئەوەی ڕزگارمان بێ و لە ڕۆژی قیامەتە ماڵوێران و سەرگەردان نەبین کۆتایی وتارەکەم بەم سێ خاڵە ئاماژەیان پێ یەکەم لە ئێوەی بەڕێز داواکەم خاڵی یەکەم ئێوەی مزگەوت و ئەوانەیش کە لە دەرەوە گوێیان لێمە، داواتان لێکەم پابەند بن بە ڕێنماییەکانەوە، کۆرۆنا تەنگی هەڵچنیوە بە هەرێمی کوردستان، خەسەخانەکانی هەڵەبجە دکتۆرەکانی هەڵەبجە هاواریان یەڵساوە، تا نەکەوێتە ماڵی یەکە بە یەکەمان باوەڕ ناکەین. ئەوانەی کەێنەوە ئەوانە گوێیان لێ بگرن بڕۆنە لایان بزان ڕاستە یا درۆیە تکاتان لەکەم تکاتان لەکەم خۆتان پارێزن تکاتان لەکەم ئەکە ڕۆشتە قەرەباڵی دەمامک بەکاربێنن تکاتان لەکەم دەستان پشۆرن تەوقە مەکەن باوەش مەکەن بە یەکە بە تایبەتی لە تەعزێ و مناسەباتە بیکەن بە خاتری خوا داوای دووهم داوای بارانکردن و دوعا و قنوتە لەگەڵ ئەوەدا با بڕیار بەین تۆبە بکەین لە گشت تاوانێک، حەقی خەڵکیرمان لە لابێ بیگێڕینەوە، ماڵ ببەخشین لە ڕێی خوادا، پاش ئەمانە ئەگەر نەباری نوێژە بارانە ئەکەین ان شاء اللە، بەڵام ئێستا قنوت ئەخوێنین، دوعا ئەکەین بۆ باران و بۆ هەڵگرتنی ئەم پەتا و ڤایرۆس و نەخۆشییە. داوای سێیەمم لە حکومەت و کاربەدەستانی هەرێمی کوردستانە، داوایان لێکەم بە زەیان بە ڕۆڵەکانی ئەم میلەتا بێتەوە ئەوا ساڵی خوێندن خەریکە تەواوە بێ ئەم میلەتەی ئێمە چەندین ساڵی فەوتاوە جەنابی وەزیر جەنابی سەرۆکی حکوومەت جەنابی پەرلەمانتارەکان بۆ خوا پێتان هەڵێم بڕۆن سەنتەرەکان قەرەباڵغن مەسبەحەکان قەرەباڵغن بەری بانقەکان قەرەباڵغن لە ڕۆژی یادی ڕیفراندۆما دەرزی هەڵدایە نەیەکەوتە سەر ئەرز مقەڕەکان قەرەباڵغن بۆ ئەبێ ئەگەر هۆڵی خوێندن قەرەباڵغ بێت دنیا بنیشێتە یەک بۆ ئەبێ دنیا بنیشێتە یەک بۆیە من تکاکەم مەیڵن ساڵی خوێندنی مناڵەکانمان بفەوتێ بیکەن بە خاتری خوا حەلی بۆ بدۆزنەوە ئەمە حەل نییە ئەم کۆمپیوتەر و ئۆنلاین و نازانم چی حەل نییە هەرە بێ مامۆستا لەگەڵ قوتابیا دانیشێ بەرامبەری بەڵام با لە باتیەوەی دەرسەکە سی و پێنج دەقە و سەعاتێک بێ با بیکا بە چارەکێ و بە بیست دەقە شتێکیان باتێ لە ناو کتێبەکە کوێی زۆر مهمە پێیان بڵێ و دوایی امتحانیان بکەن و دەرچن خەلەلێکی گەورەیە خەتەرێکی گەورەیە ڕووی تێکردوین شتەکانی تر قەرەبووە کرێتەوە بەڵام عمر ناگەڕێتەوە خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوت و سەرفرازمان بکە خوایە بە ناوی پیرۆزە داوات لە یەکەم ڕەحمان پێ بکەی عاقیبەتمان خێر بکەی ئیسڵاحی حاڵمان بکەی نەخۆشەکانمان شیفا بدەی نەخۆشی کۆرۆناو نەخۆشی سەرەتان و هەموو نەخۆشیەکان خوایە شیفایان بدەی خوایە شیفایان بدەی خوایە شیفایان بدەی خوای لە مردوەکانمان خۆشببی خوای لە مردوەکانمان خۆشببی خوای زیینەکانمان عقیبەت خێرکەی خوای زیینەکانمان عقیبەت خێرکەی خوای ئیسلاحی حاڵمان بکەی خوای سەرفرازمان کەی خوای بارانی ڕحمەتمان بۆ بارێنی